شەوی هەشتا و چوار. شەهرەزاد وتی ئەمجا پێنجەم هاتە دواوە پیرێژن لە باوکت چوە پێش و نەوە جار کڕنوشی بۆ برد ئەمجاوتی ئەی پاشا خۆ ئەو هەمووەت بیست دەربارەی خۆگرتنەوە منیش کەمێکت لەبارەی مێژووی کۆنەوە بۆ جێرمەوە ئاڵێن ئیمامی شافعی شەوی کردووە بە سێ بەشەوە بەش یەکەم بۆ فێربوونی زانست دووەمی بۆ نووسن سێمی بۆ قورآن خوێندن ئیمام ئەبوو حەنیفە لە نیوەشەو بە دواوە هەڵەسایەوە بۆ خواپەرستن ڕۆژێکیان پیاوێک بە هاوڕێکەی وت ئەو ئەبوو حەنیفێ شەو تاکو بەیانی خواپەرستیەکە ئەویش کامەی بیزوتی پێم شەرمە ئاوام پێڵن لەو کاتە بەدوا هەموو شەوەکە خواپەرستیە کرد ڕبێ ئوتوێتی ئیمامی شافعی هەموو مانگی ڕەمەزانێک هەفتا جار قورآانی ختم کردووە ئەمە هەر لە نوێژدا جارێکیان من و حارس لە بیب سەفار چوینە دەرەوە ئەو کات حارس فەقەی حجرە بوو دەنگیشی خۆش بوو ئەم دوو ئاەتەی بە دەنگەوە خوێندەوە هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم سەیرەکەم ئیمامی شافی ڕەنگی تێچوو گیانی کەوتە لەرزین و بورایەوە کە بە ئاگاهەتەوتی پەنا بخوا لە پلە و پایی درۆزنان و بەرهەڵستکارانی بێئگا خوایە دڵی زانایان بۆ تۆ نەوی ئەبن خوایە بە بەخشندەیی خۆت لە گوناهەکانم خۆش ببە بمخە ژێر سای خۆت لە کەم و کورتیم بە لێبوردەی خۆت خۆش ببە دواتر هەستام و جێم هێشتن لە خواناسێکە جێرنە وتوێتی کە چوومە بەغدا شافعی لەوێ نیشتە جێبوو لەسەر ڕووبارێک دەست نوێژ مەڵەگرت کەسێک بەلامدا تێپەڕیوتی کورە دەست نوێژەکەت چاکەڵ بگرە با لە هەردوو دنیا خوا چاکت بۆ بکا کە ئاوڕمدایەوە پیاوێکم بینی چەند کەسێکی بەدواوە بوو منیش پەلەم کرد لە دەست نوێ شەڵگرتنەکە و شوێنیان کەوتم کە پیان گەشتمەوە لای کردەوە لی پرسییم چ پێویستێکت پێمان هەیە منیش لە وەڵام داوتم بەڵێ لەوەم فێربکە کە خوا فێری کردووی ئەمجا وتی ئەوە بزانە هەر کەس ڕاستگۆ بێ ڕزگارە بێ کە ئاینی خۆی ڕاگرت لە بەڵا بە دوورە بێ هەرکەس خۆی گرتەوە لە دنیا لەو دنیا ئاسوودە بێ زیاترت ئەوێ بیڵێم وتم بەڵێ وتی خۆگرەوە بە لە دنیا لەو دنیا بە ئارەزوو بە لە هەموو کارەکانتدا ڕازگۆ بە خوا ڕزگارە دەکە ئیتڕۆیشت دواتر پرسیم ئەوە کێیە پێیان وتمە و پیاوە ئیمامی شافعی بوو هەروها و توێتی هەمیشە حەزم کردووە خەڵکی فێر بکەم بە مەرجێک ئەی فێرە بن خۆم نەکەن بە خاوەنی دیسان و توێتی گفتوگۆم لەگەڵ هەر کەسێک کردبێ حەزم کردووە خوا سەرکەوتوی بکات و یارمەتی دەری بێ لە دەرکەوتنی ڕاستیەکاندا حەزم کردووە ڕاستیەکان دەرکەون ئیدی من وتبێتم یان بەرامبەرەکەم جیاوازی نەبووە بە ئەبوو حەنیفیان و تۆ ئابوو جەعفەر مەنسۆر تۆی کردووە بە قازی هزار درهەمی مانگانە بۆ بڕیتەوە ڕازی نەبوویت ئەو ڕۆژەیە بوو پارەکەت بۆ بێنن تۆ نوێژی بەیانی دەکرد نێردراوی میری مسلمانان پارەکەی پێدایت تۆ هیچت لەگەڵ نەوت کە نێردراوەکە پێیوتی دەم پارەیە حەڵاڵە تۆی ژوتبوت ئەوە بزانە کە پێم حەڵاڵە بەڵام پێم خۆش نییە خۆشەویستی زۆرداران بچێتە دڵمەوە نوێنەرەکە ژامۆژگاری کرد کە ڕوبەڕویان بوویتەوە خۆتیان لێ پارێزە ئەبوو حەنیفەژوتی جا چۆن یەکێک بچێتە دەریاوە تەڕنابێ شافعی فەرمیەتی ئەی نەفس وەرە گوێم لێ ڕاگرە خۆت خۆشتر بێ گەلێ چاترە تەماعی زۆر و ملدان بە حەزت گەر نەشت کوژێ خۆ حەیابەرە ئەو ئامۆژگاریانەی سوفیان سەوری بۆ عەلی کوڕی حەسەنی سەلمی ئامان سەدامان درۆزن مەبە هەر ڕازگۆ بە نەدرۆ بکە و نەخیانەت و ماستا و ساردکردنەوە چونکە خوا کردەوە چاکەکانتان بەو سیفاتە خراپانەی کە پێم وتیت پوچەڵەکاتەوە لە کەسێکەوە ئاین وەرمەگرە کە سۆزی بۆ ئاینەکە نەبێ هاوڕێ کەسێک بە خۆگرەوە بێت لە دنیا زۆر بیر لە تەوبە و لە مردن کەرەوە داوای بێوەی بکە لە دنیادا هەمیشە هەر کەسێ پێویستی با مۆژگاری بووە مۆژگاری بکە هەرگیز خیانەت لە مسلمانان مەکە چونکە هەر کەسێ خیانەت لە مسلمانان کە وەکو ئەو وایە کە خیانەتی لەخوا و پێغەمبەرەکەی درودی خوای لێبێ کردبێ خۆت لە چەلەحانێ و دژمنایەتی دوورخەرەوە لەوە دوور بکەوە کە لەی ئەترسی فەرمان بە چاکە بدە و دوورکەوە لە خراپە بەم کارە ئەبیتە خۆشەویستی خوا شاراوەکانی نێو دەروونت پاک بکەوە خوایش کارە بە دەرەوە بووەکانت چاگەکە لێبوردە بە بەرامبەرەوانەی داوای بەخشینت لەکەن کینە لە هیچ مسلمانێک مەکێشە لەخوا بترسە هەر وەکو ئەوەی مردبی لەوانە نزیک بەرەوە کەلێت دابڕاون چارەنووسی خۆت بزانە کە بۆ لایەکە لەم دوانە یان بە هەشتێکی بەرین یان دۆزەخێکی ئاگرین ئەمجا پیرێژنە چوە لای کەنیزەکان لی دانیشت کە خوالێ خۆشبووی باوکت ئەمانەی لێبیستن بۆی دەرکەوت کە ئەمانە باشترین کەنیزەکانی دنیان ئەوە جوانی و شۆخ و شەنگیان لەو لاوە بۆستێ زۆر دڵی پیان خۆش بوو ڕێزێکی زۆری پیرێژنەکەی گرت کۆشکەکەی شازادە ئیبریزەی کچی پاشای ڕۆمی بۆ تەرخانکردن هەموو پێداویستێکی ماڵی بۆ ناردن ماوەی دەڕۆژ پیرێژن و کەنیزەکەکانی تێدامانەوە هەر جارێک باوکە دەچووە سەردانیان پیرێژنە لە خەڵوەتدا ئەبینی بە شەو نوێژەوە خەریک بوو ئیتر ئەو پیرێژنە زۆر لای پیرۆز بوو جارێکیان بە منی وت ئەی وەزیر ئەم پیرێژنە هێندە خواناسە کە شەرمی لەکەم ڕۆژ یانزەیەم چۆلای پیرێژنە تاوکو نرخی کەنیزەکان بدا پیرێژنە پێیوت پاشام نرخی ئەم کەنیزەکانە زۆر لەسەر و ئەو نرخانەوەیە کە ڕەمەکی خەڵکی کەیدەن نەزێڕ و نەزیوم لێت ئەوێ نەزۆر و نەکەم کە باوکە دەمەی بیست سەری سوڕما پرسی ئەی نرخیان چۆنە پیرێژنە وتی نرخەکەیان یەک مانگ بە ڕۆژوو بوونتە ئەبێت لەو مانگەدا شەو نوێژیش بکەی ئەو کارش تەنیا بۆ خوایکەی گەرم کارت بۆ کرا ئەوە کەنیزەکەکان ئەبنە سامانی خۆت و چیان لەکەی بیکە پاشا زۆر سەری سوڕما لە خۆگرتنەوەی ئەم پیرێژنە و خواناسی ئەو هێندەی دی پیرێژنەی لامەزن بوو ئەمجا وتی بەهۆی ئەم پیرێژنەوە خوا خێر و بەرەکەتێکی فرەی پێبەخشیون ئەمجا ڕێککەوتن کە پاشایەک مانگ بە ڕۆژوو بێ پیرێژ نەژووتی منیش نزای چاکت بۆکەم بڕۆن گۆزێک ئاو بۆ بێنن کە گۆزە ئاوەکەیان بۆ هێنا دەستی کرد بەش خوێندنەوە بەسەریدا نزیکەی سعاتێک خەریک بوو پێوەی و ئێمەش هیچی لێ تێن ئەگەشتین ئەمجا پارچە قوماشێکی بەسەر گۆزەکەدا دا و دایە دەست باوکت و پێیوت دوای دە ڕۆژی یەکەمی ڕۆژوەکەت بەم ئاوە ڕۆژۆکەت بشکێنە ئەم ئاوە خۆشەویستی دنیا لە دڵت دەرەکات و پڕیەکە لە ڕووناکی بڕوابوون سبێنێ منیش ئەچمەوە لای پیاوانی غیب بیریانەکەم دوای دە ڕۆژی یەکەم دێمە بۆلات ئەمجا باوکت گۆزەکەی لێگرت و فەرمانی دا ژوورێکی بۆ ئامادە بکەن لە کۆشکدا تاک و خواپەرستی تیا بکات و ڕۆژووی تیا بگرێت و ئەو گۆزەی تیادا بنێن ڕۆژی دواتر پاشا بە ڕۆژوو بوو پیرێژنش لێی داوڕۆشت پاشا دە ڕۆژی یەکەمی گرت ڕۆژی یانزێم سەری گۆزەکەی لادا و لە ئاوکەی خواردەوە هەستی کرد دڵی خۆش بوو پیرێژنەش لەگەڵ خۆیدا شیرینی لە کاغەزێکی سەوزدا هێنا بوو چۆلای باوکت و سلاوی لێ کرد باوکیشت لەبەری هەستاوتی بەخێر هاتی ژنی خواناز پیرێژ نەژووتی پیاوانی غەیب سلااوت لەکەن چونکە تێم گەیاندون کە تۆیش بەڕۆژوو ئەبیت زۆریان پێخۆش بوو ئەم شیری نێشیان بۆ نردووی کە لەو دنیاوە هێناویانە ئێوارە ڕۆژۆکەتی پێبشکێنە باوکت زۆری پێ خۆش بوو ئەمجا بە ڕووێکی خۆشەوە وتی سوپاس بۆ خوا کە بوومە هاوڕێی پیاوانی غەیب ئەمجا سوپاسی پیرێژنەکەی کرد و ڕێزێکی زۆری کەنیزەکەکانی گرت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی دواتر ڕۆژوانەتی گەیشتە بیست ڕۆژ ئەوە بوو پیرێژن هاتەوە پێی وت پاشاوە بزانە بە پیاوانی غێ بموتووە چ خۆشویستن و ڕێزێک لە نێوان من و تۆدا هەیە پێشم وتون کە کەنیزەکانم بە دیاری داوە بە تۆ ئەوانیش پیان خۆش بوو کە ئەو کیژانە کەوتنە لای پیاوێکی خواناسی وەکو تۆ ئێستاش پیاوانی غەیب داوایان لێ کردووم کە کەنیزەکان ببەمە لایەن تاکو بەرەکەت و پیرۆزیان بەسەردا بڕژێنن ڕەنگە تا گەنجینەیەکی سەر زەوی لەگەڵ خۆیان نەهێنەوە نەگەڕێنەوە لای بەڕێستان بۆی کە لە ڕۆژۆکەت بوویتەوە خەریک نەبی بەکڕینی پۆشاک بۆیان ئەوان بە سامانی خۆیان شت بۆ خۆیان بکڕن کە باوکت ئەم قسەی بیست بە پیرێژنەی وت گەرخەمی دڵشکاندنی تۆم نەبوایە ڕازی نابووم بەو گەنجینەی ئەیهێنەوە ئاخۆکەی لەگەڵ خۆت ئەیان بی پیرێژنە وتی بیست و حەوتەمین شەوی ڕۆژۆکەی تۆ ئەیان بم سەری مانگ ئەیان هێنمەوە تا دێمەوە تۆیش لە بە ڕۆژوبوونەکەت ئەبیتەوە و پەیمانەکەت بەجێدێنی بەو خویە هەر کەنیزەکێکیان نرخەکەی لە نرخی مەملەکەتەکەت زۆرترە ئەویش پێیوت ئەزانم خوشکە خۆناس پیرێژنە وتی خۆشەویستێکی خۆشت با لەگەڵ کەنیزەکانی مندا بێت تاکو ئەویش بەرەکەتی پیاوانی غەیبی بەسەردا بڕژێت باوکیشت وتی کەنیزەکێکی ڕۆمیم هەیە ناوی سەفەیە کوڕ و کچێکم لی هەیە بەڵام چەند ساڵێکە کوڕ و کچەکە مون بوون خۆزگە سەفێت ببردایە تاکو و ئەو بەرەکەتیان بەسەردا بڕژایە پیرێژنە ژووتی زۆر باشە تۆ بیست و حەو ڕۆژە ڕۆژوانەکە تەواو بکە ڕۆژان ڕۆشت و باوکت بیست و حەو ڕۆژە بە ڕۆژوو بوو پیرێژ نەشاتەوتی نیازمە بڕۆم بۆ لای پیاوانی غەی باوکیشت خێرا ناردێ شوێن سەفیە و دایە دەستی پیرێژن ئەویش خستێ ناو کەنیزەکانیەوە ئەمجا پیرێژن چووە ژۆری نووستنەکەی خۆی و جامێکی سەر بە مۆری هێنا و دایە دەست باوکت و پێیوت ڕۆژی سێم بچۆ گەرما و خۆت بشۆ کە هاتیتە دەرەوە بچۆ شوێنی خەڵەتەکەت و سەری ئەم جامە هەڵبدەرەوە و بیخۆرەوە بەسەری دابن و ئیدی باواتی خۆتەگەی سلااوت لێبێ پاشا زۆر بەم قسەیە دڵی خۆش بوو دەستی پیرێژنەی ماچ کرد پیرێژنەوتی خوا حافیز باوکت لی پرسی کەی ئەگەڕێتەوە من ئەزانم بیرە دەکەم پیرێژنە و پێنج کەنیزەکەکە و سەفیەی پاشا چوونە دەرەوە ئەمجا دوای سێ ڕۆژ چووە خەڵۆتگەکەی ناو کۆشکەوە دوای ئەوەی لە گەرما و خۆشت بوو دەرگای لەسەر خۆی داخست و فەرمانیدا کە سەردانی نەکات ئەمجا سەری جامەکەی هەڵدایەوە و ئەوەی ناوی خواردە و لێ نووست ئێمەش تاکو ئێوارە چاوەڕێمان کرد هەر نەهاتە دەرەوە ئێمە ژوتمان ڕەنگە ماندووی گەرماوەکە بێ دووەم ڕۆژیش چاوەڕێمان کرد هەر لە خەڵوەتگەکەی نەهاتە دەرەوە دیسانوتمان ڕەنگەمان دووی بە ڕۆژوو بوونەکەی و گەرماوکردنەکەی بووبێ بۆیە دیار نەبوو دواتر چوینە بەردەرگای خەڵەتگەکە و بانگمان کرد بەڵام وەڵامی نەبوو ئەمجا کەوتینە گومانەوە و دەرگاکەمان شکان چوینە ژوورەوە سەیرمان کرد گۆشتی لەشی داڕزیوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد جێڕایەوە دندانی وەزیر وتی ئەوە بەلامانەوە زۆر کارێکی سەرسوڕهێنەر بوو جامەکەمان هێنا و سەیری بنەکەیمان کرد کاغەزێکی تێدا لول کرابوو کە کردمانەوە تێدا نووسرا بوو تاسەی پیاو خراپان ناکرێت ئەمە سزایە و کەسانەیە کچانی پاشان ئەتگەکەن بە هەر کەسێک ئەم نامێ ئەخوێنێتەوە بزانێ کە شرکان هاتووەتە وڵاتمانەوە هەر ئەویش شازادە ئیبریزەی لە ئێمە هەڵگێڕایە و بەوەیشەوە نەوەستا و هەڵیشی گرت هێنایەوە ئەمجا لەگەڵ کۆیلەیەکی ڕەشدا نردی و لە ڕێگە کۆیلەکە کوشتی چونکە بە کوژراوی دۆزیمانەوە ئەمەش کاری پاشایان نییە سزای ئەو جۆرە کارانەش ئەمەیە کە ئەیبینن کەسی تر بە کوشتنی سوڵتان تاوانبار مەکەن کەس نەی کوشتووە لە پیرێژنە فێڵاوی زیاتر ئەوە سەفیە خاتونی ژنی پاشایشم گەڕاندەوە بۆ ئەفریدون پاشای قوستنتینی باوکی ڕۆژێکیش دێ وڵاتەکەتان داگیر بکەین و کەسێکی تیانەمێنێ کە ئاگری تاکاتەوە کە ئەم نامەیەمان خوێندەوە بۆمان دەرکەوت پیرێژن ئێمەی فریوداوە ئیتر کەوتینە هاوار و لە خۆدان کە گریانیش دادی نەداین ئەمجا هێزی سوپا کەوتنە دووبەرەکی لەسەرەوەی چێ بخەنە شوێنی پاشای باوکت هەندێکیان داوای توانە کرد ببیتە جێنشینی باوکت هەندێکی تریان ئەیانویست شرکانی برات ببێتە پاشا لە شوێنی باوکت یەک مانگی ڕەبق ئەمە حاڵمان بوو ئەمجا کۆبوونەوەیەکمان کرد و ویستمان بچین شرکان بهێنینەوە بۆ بەغدا و بیکەینە جێنشینی باوکت شەوی هەشتا و حەوت شەهرەزاد وتی کە دندانی گەورەوە زێر لە قسەکانی بۆ زەولمەکان دەستی کردە گریان نوسهت الزمانیش بەدوای دا، ئەنجا خەزنەدار بە زەولمەکانی وت، پاشا گیان، گریان دادت نادا، ئەبێت تۆ ورە بە خۆت بدەی، مەملەکەتەکەت تۆکمە و بەتوانا بکەی، هەر کەسێک نەوەی وەکو تۆی لە دوا بەجێ مابێ نامرێ. ئیدی پاشا گریانەکەی لە بیر خۆی بردەوە و فەرمانی دا جێگەی دانیشتنەکەی بۆ برنە داڵانەکە، ئەنجا هێزی سەربازی مەملەکەت و هێزی سیلاحداری بەسەر کردەوە، دندانی گەورە وەزیریش لەگەڵیدا سەرکردە و گەورە پیاوانی دەوڵەتیش لەگەڵیاندا ئەمجا زەولمەکان لە دندانی پرسی ئێستا بوجە و خەزێنەی باوکم پێ بڵێ دندان لە وەڵام داوتی بە چاوان حساباتی دەوڵەت و بودجەی ساڵانەی دواتر خستە بەردەم ئەویش خەڵاتی میر و سەرداران و دەرەجەدارانی دەوڵەتی کرد، ئەمجا خەڵاتی گەورە وەزیریشی کرد وتی، تۆ لە پلەی خۆتدا ئەمێنیتەوە. ئەویش کڕنوشی بۆ پاشای نوێ برد، ئەمجا زەولمەکان بە خەزنەداری وت، ئادەی داهاتەکەی دیمەشقم بۆ بێنە، ئەویش سندوقە زێڕ و زیو و دیاریە، ئەنتیکەکانی خستە بەردەم پاشا هەر هەمووی کردە خەڵاتی گەورە سەربازان و دەرەجەداران و بە شێوەیەک هیچ لەو پاشایی ئاوا بەخشندە و دەست بڵاویان نەبینی بوو ئەمجا بەرە و دەواازەکانیان بوونەوە بۆ سبێنێ کە ڕۆژهڵات فەرمانیدا بکەونە ڕێ سێ ڕۆژ بەڕێوە بوون ئەمجا گەشتە شاری بەغدا سریان کرد شار ڕازاوەتەوە ئەمجا زەولمەکانی پاشای نوێ چۆ کۆشکی باوکەوە لەسەر کورسەکەی دانیشت ئەمجا دندانی وەزیر و خەزێنەداری دیمەشق و میر و ئەفسەرەکان لە لای ڕاست و چەپیەوە ئەمجا نووسەری دەرباری بانگ کرد و فەرمانیدا کە نامەیەک بۆ شرکانی برای بنووسێ چی ڕوویداوە ئاگاداری لێ بکاتەوە ئەمجا بنووسێ هەر کە ئەم نامێت پێگەشت سوپاکەت کۆبکەرەوە و بیهێنە بۆ بەغدا تاکو پێکەوە بچینە شەڕی نەسارە ئەمجا بەدەستی خۆی نامەکەی نوشتانە بوو دایە دەست دندان وتی تەوە نەبێت نایدەمە دەست کەسی تر لەگەڵیدا نەرم و نیان بە ئەمجا پێی بڵێ گەر مەملەکەتەکەی باوکیشە دەوێت ئەوە پاشایەتەکەشی ئەدەمێ و خۆم ئەبمە جێگیری ئەو ئەچمە شوێنی ئەو واتە لە دیمەشق دندانی وەزیر نامەکەی وەرگرت و ڕۆیشت خۆی بۆ سەفەر ئامادە کرد ئەم جا فەرمانیدا کۆشکێک بۆ تونچی بڕازێنەوە ڕۆژێکیان زەولمەکان چووە ڕاوشکار کە گەڕایەوە شار سەرنجی دا میران و ئەفسەر و سەرداران چەندین دیاریان بۆ داناوە لە کۆشکدا ئەویش سەری لەو دیاریانە سوڕما بە تایبەتی کە نیزەکێکی تیا بوو زۆر نازک و نازدار بوو زۆری حەز لێ کرد بۆی لە خۆی مارە بڕی دوای ماوەیەک دندانی گەورە وەزیر گەڕایەوە هەواڵی شرکانی برای بۆ هێنایەوە کە بەم زوانە دێت بۆ بەغدا پێشی وت ئەبێت بچێتە پێشوازی دواتر گەشت و پاشا و وەزیران و ئەفسران و دەرەجاداران چوونە پێشوازی شرکان دەواریان لە کەناری شار بۆ هەڵدان بۆ حەوانەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. ویستی بۆ ڕێز لێگرتن لە ئەسپەکەی دابەزێ، بەڵام شرکان سوێندی دا کە پیادە نەبێ، ئەمجا شرکان پێش ئەو دابەزی، هەردووکیان باوەشیان بە یەکدا کرد و بە سەر یەکدا گریان. ئەمجا سوار بوونەوە، ئەوان لە پێش سوپا و جەنگاوەران بە دوایاندا بە ڕێ کەوتن تا گەشتنەوە شاری بەغدا. ئەو شەوە شرکان و زەولمەکانی برای پێکەوە لە کۆشک مانەوە. بۆ بەیانی ڕۆژی دواتر چووە نێو سوپاوە و فەرمانی دا شەیپووری جەنگ لێ بدەن. چاوەڕی هاتنی سوپاکانی دەوڵەتانی تریش بوون بۆ کۆمەکردنیان لە هەر لایەکەوە سوپا هات بۆ بەشدار بوون پاشا و میری برای خەڵاتیانەکردن و پەیمانی پاداشتی باشیان پێدان یەک مانگی ڕەبق خەریکی ڕێخستنی ئەو سوپا مەز نەبوون ئەمجا شرکان بە براکەی وت براکەم بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە ئەویش لە نوکەوە تا کۆتایی بەسەراتی خۆی بۆ گێڕایەوە کە ئەو تونچیە چەندە پەزێرایی کردووە براکەی پرسی ئەی پاداشتت نەداوەتەوە ئەویژوتی نەبەخوا بەڵام کە لەم غەزایە گەڕامەوە ئەم پەژێتە سەرەویش ئینجا بۆی دەرکەوت قسەکانی نووسەت و زەمانی خوشکی هەموو ڕاستن ئەمجا گوێی خۆی لە بەسەرهاتیان خەوان بە خزمەتداری زاوایدا سڵاوی بۆ خوشکەکەی نارد نوسەت و زەمانیش وەڵامی سڵاوەکەی ناردەوە و نزای خێری بۆ کرد پرسیاری ڕێکەوتی کچیشی کرد خوشکەکەی تێگەیان کە زۆر باشە و تەندروستە شرکان سوپاسی خی کرد شرکان کەوتە پرسیاری سەفەرکردن ئەوێژوتی براکەم کە هەموو سوپاکان کۆبوونەوە و ئامادە بوون ئەمجا فەرماندرا پێداویستی جەنگاوەران لە چەک و خۆراک و کەلوپەلی پێویست ئامادە بکرێن ئەمجا نووسران و بەڕێبرێتە سوپاییەکان بدرێتە دەست ژنەکەی ئەمجا لە سەی مانگدا چەکدارانی خێڵە عەرەبەت دەشتەکەکان پەیوەندیان بەو سوپا مەزنەوە کرد ئەمجا کۆمەڵ کۆمەڵ سوپا کەڵکەڕێ سەرۆکۆزی دەیلەم ناوی ڕۆستم بوو سەرۆکی سوپای تورکیش ناوی بەهرام بوو زەولمەکان کەوتبووە ناوەڕاستی سوپاوە براکەی لای دەستە ڕاستەوە زاواکەی کەوتبووە لای دەستە چەپێەوە یەک مانگی ڕەبق ئەم سوپایە بەڕێوەچوو چونکە ژمارەی جەنگاوەر و سربازان هێندە زۆر بوون ناچار بوون هەفتەی سێ ڕۆژ لابدەن و بحەوێنەوە ئابە و شێوەیە بەڕێوبوون تا گەشتە وڵاتی ڕۆم ئیدی دانیشتوانی شار و دێ و شارۆچکەکان ڕەویان کرد بەرەو قوستنتنیا کە شا هەردوو بەمەی بیست چوە لای پیرێژنە فێڵاوی چونکە پیرێژن ئەم فێڵی کردبوو چوە بەغدا و شاعمەری کوڕی نەعمانی کوشت دواتر سەفیە و کەنیزەکەکانی هێنا ئێستا سوپار و کاتە پاشتای قوستنتنیا پێم وایە خۆمان ڕناگەین ئەویش پێی وت پەلەم لێمەکە تاکو لە وەڵامتان نزیک ئەبمەوە ئەمجا سوپایان ڕێکخست کە هەواڵیان بۆ هات ئەمانیش ئامادەی جەنگ بوون پیرێژنە فێڵاوی پێشەنگ بوو کە گەشتە قوستنتنیا فرەیدون شاکەزانی بۆ گێڕایەوە کە پیرێژنە فێڵاوی دایکی شپەنێکی داوە چۆن پاشای مسلمانانی کوشتووە و سەفێ هێناوەتەوە ئەمجا پیرێژنە فیڵایوتی سوپای مسلمانان هاتوونەتە سەرمان ئێمەش داواکەین سوپامان یەک بخەین و لە بەرامبەریاندا بجەنگین سەر زەوی نێگرت. شا ئەفرەیدون فەرمانی دەرکرد سوپا لە قوستەنتنیە بچێتە دەرەوە. سوپاکە پێنج ڕۆژ بەڕێوە بوون تاکو گەشتنە دۆڵێکی فراوان کە لە دەریای، خوێاوک، نزیک بوو، سێ ڕۆژ لەوێدا هەڵیاندا و حەوانەوە. ڕۆژی چوارەم ویستیان بار بکەن و بڕۆن، هەواڵیان بۆ هات وا سوپای ئیسلام گەشتە سەریان، بۆیە سێ ڕۆژی تر مانەوە. ڕۆژی چوارەم سەیریان کرد، بەری ئاسمان بە تەپوتۆز گیرا. دوای سەعاتێک تەپ و تۆزەکە ڕەویەوە سەیریان کرد ئەو هەموو ڕمە چوو بە ئاسماندا ئەو هەموو ئاڵایە بە ئاسمانەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you.